لە دەست شوعیب ڕزگارمان بوو لە گورگ و گورگەکان و حەجاجی ستەمکار و سەرجۆنی لوتبەرز ڕزگارمان بوو وەڵا ڕزگارمان بوو وای وای ڕزگارمان. ئایا ئاسمانی خۆ ناسڕا پارەمان بۆ دەبارێنێ؟ ئەو پیلانە بۆ تۆیە لە پشتت ڕاوەستاون ئەی دڕهام. ئەی خەڵکینە ئەی خەڵکینە دەرفەتێکمان بدەنێ بۆ ئەوەی وەکو خەڵکمان لێبێ قسە و با سوشتی وا بکەین. گەورم عمر پێم بڵێەوە چیتە؟ تۆزێک شڵەژام لە هاوکردنی ئەو پیاوە ئەمیر عمر. ئەو کاتەی کە دێی بۆ لای هاوار مەکە فەرمانی تۆیە گەورەی من ئاگات لە فەرمانی میرت بێ خدا سەرکەوتوت بکە ئەوە چییە؟ خەرجیەکانی دوێنێ و موچەکان و یارمەتیەکان مەسروفاتی ماڵی منی تایە؟ بەڵێ گەورەم هی من بە جودا لەسەر کاغەزێکی تر بنووسە گەورەم خەرجی ماڵی تۆ وە پاسەوانەکانت لەسەر خەرجی بەشی دارایە نەخێر بە جودا بینوسا لەسەر موچەی من بینوسە وە یەک پەنج فلسی دامەنێ ئەی پەنج فلسی ئەوەندە نەبێ کە موچەی خۆمە. فەرمانتە گەورە. ئەو کاغەزانەم هەمووی بۆ بێنە پاش ئەوەی لە کارەکانت بوویتەوە. فەرمانتە گەورم. ئایا تۆ نەخۆشی؟ نەخۆش من وەکو ئاسنم. باشە خواردنی باش دەخۆی بەڵێ هەموو جارێکە نان دەخۆم وەکو ئەوەیە کە ئاخیر نانمە ئەی چیتە ڕەنگ زرد بووە لەبەر ئیش و کار و شەم نخۆنی گەورم لەبەر پ فلوسی و داچی پ فلوسی و داچی مناڵەکانیش کەسێک دەنێرم بیاهێنێتە ئێرە نەخێر نەخێر گەورم نەخێر تکات لێ دەکە شتی وا نابێ بۆچی جەنابەت گەر هۆیەکەی بزانی سرت سوڕ نامێنێ هۆیەکەی چییە؟ ئای گەورم من باوەڕم نەکردووە کە زۆر زۆر زۆر دوورم لێیان خودا نەیکات بە دراوسێت و گوێت لە دەنجی نەبێ و هیچ نەخۆشیەک نەبینی لە خۆشەویستەکانت وەکو من زۆر کەس هەنە بە حاڵە لە من تێدەگەن وا دەزانن من کابراایکی زۆر خراپم بەڵام من ئەگەر دەمم بکەمەوە قسە بکەم هەموو ئەڵێن ئەوە زەمی خەڵکەکات و باسی خەڵکەکە بەڵام من کابراوز بە وز بە ئەگەر پێویستت باوان بوو پێم بڵێ ئەگەر سوری بۆ هێنانیان بۆ ئێرە پێم بڵێ تا ئێرە بەجێ بێڵم ژیان چەند خۆشە بە بێ ترس یان بە بێ دڵەڕاوکێ بەڕاستی ئەم ژیانە زۆر سەیرە. خوا ئاوای دروست کردووە بەڵام هەندێک کەسن پیسیان کردووە بە خراپەکانیان. بەچی پێدەکەنی ئامۆزا؟ وتەی شاعیرەکەم بیرکەوتەوە. کاتێک کە لە پڕا دەیبینم بێدەنگ دەبم بۆ ئەوەی هیچ کات تووشی سەرسڕمان نەبم ئەوە شعری ئەحوەسە چۆن بوو بیری تاتەوە وەکو ئەو وایە کاتێک کە باوکم قۆڵی توێ گرت بوو تۆی هێنا بۆ لای من وەکو منداڵێکی تاوانبار تۆی گرت بوو ئەو کاتە باوکم پێی گوتی سەسلام لە کچی مامت بکە چەن گوناح بوویت کە تۆم دەبینی دەلەرزیت و لە شەرمان دارەقەت دەکرد خۆ تۆ لە من خراپتر بووی هەر کە دەستم بەردەستت کەوت خەریک بوو لە خۆشیا ڕق دەبوومەوە خەریک بۆ ڕق ببیتەوە دەستەکانت زۆر دەلەرزین هەر وەکو سەرمای زستان هەر وەکو بەفری چیای ئەرمینیە و شاری شام لە نێو دەمارەکانت دابوو گەر گوێی لێ بوایە دڵنیام شکاتی لێ دەکردی. گەر گوێ لە من بایە دەستخۆشی لێ دەکردم چونکە هەڵەکەیم ڕاست کردەوە. چۆن ئەی شاعیرەکەی هۆزی مەڕوان. مەبەستی ئەوەیە تا یادی نەکەم مچڕکێک بە گیانما نایە وەکو ئەوە وایە لە بیری دەکا پاشان بە بیری دێتەوە. ئەوەش حاڵی خۆشەویست نییە. خۆشەویست بە بەردەوامی لە حاڵی یادگاریدا دەژی. ئەوی تریان ترس و لەرز و دڵەڕاوکێیە. قەت ئەو شتە نابێ کە خۆشەویست دەبینی بەبێ کات دیاری کردن. کاتێ کە بەبێ کاتی دیاریکراو تۆم دەبینی توشی دڵڕاوکێ دەبوم ئەی وانەبوو توخوا؟ هیچی وات نەماوە تەنیا ئەوەندە نەبێ شعر بڵێیت و لە نێو شاعیرەکاندا ببی بە حەکەم. ئەی بۆ نا؟ هەموو شاعیرەکان کۆبکۆ و هەروەها پرسیاریان لێ بکە. ڕێم پێ بدە لە پشت پەردە قسەیان لەگەڵ بکەم و وە هەموویان دەکەم بە ڕەژوو. ئایا ئەو شتە بەخۆت قبول دەکەی ئەی کچی جێنشین یان بۆ مێردەکەت ئەی ژنی کوڕی عەبدولعەزیز باشە پێم بڵێ چۆن ڕازی دەبم کەسێکی تر گوێ لە دەنگم بێ جگە لە تۆ یان کەس بۆی هەیە دەموچەوان ببینێ لە تۆ زیاتر ئەی خۆشەویسترین کەس لە ناو دڵم ئەی ڕووناکی چاوم ئەی باشە بۆچی ئێستا وات گوت گاڵتەم لەگەڵ دەکردی. دەمویست خەمی ئەم شارەت لە بیر بەرمەوە. تەنانەت یەک جاریش لە یەک مانگدا. مەحاڵ ئەی کچی مامم. مامم منی تووشی شتێک کرد کە نەمدەویست. ئەوەشیان کاری خودایە. ئەی باوکی حەفز. دەبێ یارمەتی خۆت بدەیت و لە مێشکی خۆت دەری بکەی. لەم ڕۆژەی هاتینەتە ئەم شارە تۆ زۆر سەرقاڵی ئاگات لە خۆت و لە من نەماوە. منیش لەم کۆشکە بەندکراوم. دان بە خۆت بگرە و چاوەڕی یارمەتی لە خوددا بکە لەبەر ئەوەی چەند ڕۆژێکم لە پێشە تەنیا خوددا دەزانێت چی تایە هەر خۆشی دەزانێت چی شاراوەیە بۆ پێم ناڵێ بۆ لێم دەشاریتەوە چی سەرقاڵی کردویت دەتبینم شەو و ڕۆژ سەرقاڵی و غەمباری ئایا هیچ خەم و خەفەتێک هەیە لە خەم و خەفەتی ئەو ئەمانەتە گەورەتر ئەمانەت یاڵگرتنی خەمی خەڵکی هەموو خەمەکان ئاژاو و پیلاندانان و دووڕویە و هەروەها ناپاچی من چ حەقم بەو کارە هەبوو من و ئەو کارە چ کار گەورە کوا دەرهەم چۆتە دەرەوە و داوای لێکردم لستەکان ئامادە بکەم دوای ئەوەی کۆتایی پێبێنێ کەسێک بنێرە بانجی بکە فەرمانتە گەورە سود لە تۆ وەرناگرم تەنانەت هاوسەرەکەی خۆت دەبینی بەڕاستی من زۆر دەترسام لە تۆ ئێستاش زۆر لەوە دەترسێم کە من ڕۆژێک ڕقت لێ هەڵبگرم وەکو جاران مەحاڵە مەحاڵە من ڕقم لە تۆ بێ زۆر زەحمەتە ئازارت بدەم هەرچیەک بکەن ئای پەنجا فلسی پەنجا فلسی بەناوبانگ بووە لە کاتی حکومڕانی ئەو پیاوە چاکە وێنجە بۆ ئەسپەکان بە دوو دینار حاکم و بنەماڵەکەی بە پەنجا فلسی نان دەخۆن و ئەسپەکان بە دینار وێنجە دەخۆن ئاخوایە مێشکم لە دەست داوە من وەختە شێت بم بەڵێ چیت پێیە هەی دەم و چاو بەخێر گەورەمان میر لەم کاتەدا ئایا پێی وتی دەستگیری بکە یان وتی بە دەست بەسراوی بیهێنە بۆ ئێرە میرم داوات دەکات دەڵی میرت داوا دەکات باشە بە دەیکوژێنینەوە نەوەک مشتێک بێتە ئێرە و ئەوە وەرگێڕێ و ئاگر هەڵگیرسێنێ لە بەشی دارایی و پاشان درهەم تاوانبار بکرێت بەڵێ ڕاست دەکەی بڕۆ بڕۆ خێرا بڕۆ هەر ئێستا بیکوژە چی دەڵێ؟ درهەم ئاشکرامان دەکات درها؟ بەڵێ بڕۆ بە میرت بڵێ درهەم دەیەوێ بێبینێ بڕۆ بڕۆ درها منت ترساند من تۆم ترساند و تۆش منت ترساند ئێ بیرتم دەکرد گەورە ڕاوەستە تا بە گەورەم دەڵێم ئەی گەورەم گەورەم من گەورەم نەفرەتت لێبێ دایکی درهەم یەکەم جارمە لە ژیانم کە یەکێک بە من دەڵێ گەورەم وای خۆشحاڵم گەورەم درهام ئەرێ تۆ دڵت نییە؟ کاتی خۆی کاتی خۆی دڵێکم هەبوو پێی دەژیام بەڵام ئاگری تێبەر بوو بە ئاگری خۆشەویستی ئەوەی دڵی من بوو بینینی تۆ بوو لە دیمەشق تێکەوتی تێکەوتی ئەی کوڕی دایکی درام ئایا دەبێ ئەو کچە چی لە من بوێ؟ نا نا نا نا نا زەوی خۆناسرە شوێنی تەقەمە نییە سەرچاوی ئاڵتون نییە و ئاڵتون بەخشیش نییە وە پەنجا فلوسیش نییە هەروەها دیناریش نییە ئای لەم دوو تورەگەیە زۆر بە یەک دەچن بە شێوە و قەبارە بەڕاستی زۆر سەیرە چێ ئەوانەی هێناوە ئەم پارەیەش بە وێنەی جوستنیانە وا دیارە لە وێنەی شەیتانە. ئەو کچە زوانەی سەر دنیا تۆش دەزانی کە دنیا نامێنێ بەڵام ئەم دنیاە زۆر سەیرە بەڵام ئەمە مارێکی لە پشتە مار بەڵێ مار ئایا چی دەوێ لە درهەمی هەژار یان لە هۆزی مەڕوان. باشە تۆ پێم بڵێ بزانم جێنشینەکەتان هیچ پیاوێکی تری نەبوو کەوا بینێرێ بۆ ئێمە ئەی مەلیکی گەورە پێویست ناکە بغرەبی زۆر کات سەر و شکلی مرۆڤ زۆر کار هەیە بە زووترین کا دەتاوێتەوە وە بچووکترین شێت زۆر دەخایەنێ و دەمێنێتەوە وەل میسک فی قەترە وەل مەوت فی ڕەچفە والنار في الجمرة والهلاك في غدرة والحرب في الرمية والسلم في كلمة أوحى بها من خلق الخلق بكلمة إلى أنبياء ورسلي عیسا ڕەزای خوای لەسەر بێ بە یەک وشە وە پێغەمبەر محمد صلی اللە علیه وسلم هەمان وشەیان بۆ هاتە خوارەوە یەکگرتن. ئایا تۆ لە ماڵی جێنشینی؟ نەخێر. ئایا تۆ لە وەزیرەکانی؟ نەخێر لە پیاوە زاناکانی لەسەر هەموو زانایەک زانایەک هەیە کە خودای گەورە لە ناو قورعانی پیرۆزدا فەرموویەتی ئەرێ بەڕاست تۆ لە مەلاکانی پێم بڵێ خۆزگە ئەی دەکەوایە پێم بڵێ پێم بڵێ تۆ لە خزم و کەسەکانی ئەوانی نەخێر باشە تۆ چێی کۆیلەیەکم لە بەندەکانی خودا، لە هەموویان بێ دەسەڵاتترم. لە خزمایەتییەوە و لە هۆزەکان و و لە سەروەت، من لە هەمووشیان لاوازترم، هەر وەک دەیبینی. خۆزگە پیاوەکانم هەر هەمووی وەکوو تۆ بوونایە. مردنی تیایە بۆت. و ناپاکی زۆر ناخۆشە، جار بە جار بە دەستی برادەر. تۆ چیت وت؟ کەسێک دەهێنن لە شوێنەکەیەوە هەندێک جار. دەی کەوایە پێم بڵێ تۆ ڕات چیە بە ناپاکی بڕوتس؟ ئەو کەسەی برادەری خۆی کوشت و قەیسەرەکەی ئێوە بە زمانی خۆتان چی پێ دەڵێن با بزانم؟ هیچ سەردەمێک بێ ئەوە نابێ تەنانەت ئەگەر ئەنجومەنێکی دەسەڵاتیش بێت. لە هەندێک برادەری ناپاک هەر وەکو سامری لەگەڵ پێغەمبەر موسا یان وەکو یەهود یان لەگەڵ پێغەمبەری خودا عیسا هەر وەکو پڕوتس لەگەڵ قەیسەری ئێوەدا بەڵام ئەنجومەنەکەتان دەپارێزم لەو کەسانە. جێنشینەکەتان باشترین کەس هەڵدەبژێرێ ئەو نامەیەم بدەرێ ئەی وەزیر. ئەوە چییە؟ ئەوە کراوەتەوە. بەڵام ئەوەی بەدەستەوەیە. خۆمۆری پێوەیە. شایستەی ئەوەن. هەموو دنیا لە ژێر دەستان بێ. ئایا چۆن؟ ئایا چۆن داوای یارمەتی بۆ ئەو کەسانە دەکەن کە بەرامبەری میرەکەیان هەستاون و لە بەندیخانەی هەڵاتوون ئەی باوکی عەقیل؟ لێم ببورە ئەی پێشەوا ئیمانداران. نەمزانی ئەوان هەڵاتوون و پاش ئەوەی نووسراوەکەم نارد بۆ ئێوەی بەڕێز، پێویستم بە لێبوردەیی ئێوەیە بۆ هەموو ئەو کەسانەی کە چاکەیان لەگەڵ پێشەوای ئیمانداران کردووە. کاتێک کە من هاتم بەرەو لای ئێوە ئینجا زانیم کە ئەوان لە بەندیخانە هەڵاتوون سەرم وا لەسەر شانمە و وە دەستیشم وا لەناو باخەڵمایە بۆ ئەوەی هەرچیەکت بوێت سزام بدەی گەر ویستت ئەی پێشەوا ئیمانداران. سەیرە ئایا هیچ شتێکت کردووە کە سزا بدرێی لەسەری؟ بەڵێ ئەی پێشەوای ئیمانداران لەبەر ئەوەی بۆ هەندێک کەس پاڕامەوە کە شایستەی پاڕانەوە نەبوون من بە هەڵە لێیان تێگەیشتم وامزانی ئەوان پیاوێکی چاکن بە ئاشکرا تێم بگەیەنە. بە نهێنی قسە مەکە، ئەوانە کێن کە بە پیاوچاک لە قەڵەمت دابوون و خەڵکی چاکە بوون ها؟ پێشەوا مەبەستم عومەری کوڕی عەبدولعەزیزە بەڵێ کوڕی عەبدولعەزیزی کوڕی مەڕوان پەیمانپارێزی ئێوە خودا تەمەنتان درێژ بکات و هیچ کەسێکی خراپ تووشی ئێوە نەبێت ئەی پێشەوا ئەی باشترین پیاو کە تەختی پاشایەتی بەخۆوە بینیوە باشە چی ڕوویداوە لەلایەن میر عومەر کە وای لێ کردی بە پیاو چاک لە قەڵەمی بدەیت ها حەجاج؟ هەندێک هەواڵم دەربارەی کاروبارەکانی ئەو پێ گەیشت بە سایەی هۆزی مەڕوانی و وە ڕاستگۆیی هۆزی عومەر ئەو پیاوە هەستا و هەموو بەندکراوەکانی ئازاد کرد پیاوکوژەکان و دزەکان و ڕێگرەکان و ئەو کەسانەی یاخی بووین لە دەسەڵات و وە هەروەها دەسەڵاتەکەی ئومەییە کە دەستی پێ کردووە. لێبوردەیەکەی ئەو بە شێوەیەکی گشتی بوو هەموو دڵەکانی کۆکردەوە بۆ خۆشەویستی خۆی و ئێوەش زمانی ئەو کەسانە دەبڕن کەوا دوعای بۆ ناکەن ئەو دوعایەش کە بۆ ئەوی دەکەن بۆ تۆیە ئەو کەسێکە لە بنەماڵەکەی ئێوە و وە نەوەی شێرێکی ئێوەیە ئەی پێشەوامان خودا سەربەرز و گەورەترت بکات. خوا ماڵێ ئاوا بێ حەجات هەزار تیرت گرتە کوڕی شوان بزن بە تیری هەنگوینی ژەهراوی تیرە ژەهراویەکان دەگەڕێتەوە بۆ ناوەڕاستی دڵی دڵی ناحەزەکان و سەرە مارەکان. ئەوە تۆ لێرەی کچی براکەم؟ ژنی برازاکەم پەیمان پارێزە. دووەمیان، و کچی پەیمان پارێزی یەکەم. ئەوە برامە کە بانگی یەکەم. و کوڕەکەشم. دەی، دەی وەرە با بیبینین شوێنی تیرەکانی حەجاج ببینین. کە یراوە بە ناوەڕاستی دڵیا. لە ناوەڕاستی دڵی ئەو. سەلامەت بێ دڵی خۆشەویستە کانمان ئەی خۆشەویستی دڵی کچی براکەت. لەوێدا هەندەک سنور بەزێنی تریش هەیە ئەگەر بێتو پێشەوای ئیمانداران بەوە بزانێ ئەوا یەکسەر لای دەدەی لە حوکمڕانی. ئەو قسانە و خراپتریش لەو قسانەمان بیست بەڵام ئێمە بڕیاری دەرکردنمان نەدابووی حەجاج. ئەی پێشەوام پێم بڵێ ئەو شتانەت بیستووە کە ئەنجوومەنەکەی بووە بە جێگای چاوپێکەوتنی هۆزی هاشمی و و هاوکارەکانی عەلی کوڕی زەین العابدین کوڕی حوسەین؟ ئەو شتانە زۆر ئاساییە لەبەر ئەوەی کوڕی حوسێن مەلایە و پیاوێکی ئاینییە و چاویشی لەسەر زێنشینی نییە حەجاج. ڕاست دەکەی ئەی پێشەوای ئیمانداران. بەڵام هەندێ لە هاشمییەکان پیاوێکیان هەر تێدایە کە چاوی لە جێنشینەکە بێ لە لایەن یەکێک لە بنەماڵەی جێنشین کە ئەوانی خۆش دەوێ و چاویان لە تەختی پاشایەتی دەبێ بۆیە دەبێ ئاگادارت بکەمەوە ئەی پێشەوام لە تەختەکەت ئاگادارم دەکەی لە دەستبەردانم لە تەختی پاشایەتی؟ خدا تەمە درێژت بکا و سەروەت و سامانەکەتان بێڵێتەوە و گیانم بباتەوە بۆ لای خۆی و پێش ئەوەی یەکێکی تر ببینم لەسەر تەختی پاشایەتی دانیشت بێ تەنانەت ئەگەر بێت و کوڕەکەی ئێوەش بێ ئەی پێشەوای من کە خۆشەویستە لە لای ئێوە و و هەروە شایستەی ئەوەیە کە جێنشینی ئێوەش بێ و هەموو چارەنووسێک بەدەستی خودایە. هەستەوە باوکی یۆسف. ئەگەر ئەو قسانە کەسێکی تر بۆی بکردمایە ئەوە سەریم لێ دەکردەوە بەڵام تێدەگەم لە مەبەستی تۆ چییە حەجات بۆ خزمەتی ئێمە هەوڵ دەدەی وە منیش ئەو کەسم پیاوەتی پیاوەکانم لە بەرچاوە بگەڕێوە بۆ شارەکەت بە سەرکەوتوویی تۆ ئەوەی لەسەرت بوو کردت باوکی یوسف گفتەکەت لەبیر کرد ئەی حەجات خودا تەمەن درێژت بکات باوکی یوسف هیچ پیاوێکمان نییە وەکو تۆ بێت لە تەختی پاشایەتی و قەتیش لە ناو جێنشین دروست نابێت هەواڵی چی؟ هێزێکی گەورە بەڕێوەیە هێزی ڕۆم نەخێر نەخێر گەورە هێزەکە هێزەکە هی مەسلەمەی کوڕ عبدمەلیکە ئەسپەکە ئامادە بکە هێزی دوژمن چۆن دەوێرە بێت ئەو شارەی کە پێشەوای لێە بەخێ بێت ئامۆزا زۆر سپاس بۆ تۆ گەرە و هێزە هێزی ڕۆمەکان بواە ئەوە تۆ چی دەکرد باوکی حەفەز پێم بڵێ کوا پاسەوانەکان و هێزەکان ئەی سەرکردەی بێ ئاگا تۆ ناشەی بۆ لەسەر خۆ بە لەسەر خۆ بە ئەی پێشەوا من فەرمانم دا بە پاسەوانەکان کە هەواڵ نەگەیەنن بە تۆ لە من من میرم لە هەموو چاو و گوێی خەڵک لەو چاوەی لە جێی تۆ دەبینێ گوێیان لە شت دەبێ بەبێ تۆ ئەی پێشەوای هەژاران بوو بۆ هێزە گەورە هاتووتە دەرەوە. پاسەوانی کاروانی شاژنی میسرمان کرد دایکی میری خوناسڕا. دایکم ئیش و کارەکانت چۆنە لەگەڵ خەڵک کوڕەکەم؟ هەوڵ دەدەم کارە خراپەکانی ئەوانەی پێش خۆم ڕەش کەمەوە. عومەر. ئەمە یەکەم جارە ئەم کارە دەکەی لە خۆت بایی نەبی کوڕەکەم تێگەیشتی؟ حاشا للە من خۆم بە پاک نازانم بەڵام ئەوەی لە توانامدا بێ دەیکەم دەمەوێت چاکە لە نێوان خەڵک بڵاو بکەمەوە. وە لەسەر ڕێبازی قورئانی پیرۆز دەڕۆم وە سوننەتی پێغەمبەر صلی اللە علیه و سلم. علیه الصلوة و السلام ئای باوکی حافز ئەم شارە سەرقاڵی کردی. لە ئێمەش دایکە. لە پێناوی بەرژەوەندی خەڵک ئێوەم لەبیر نەکردووە بەڵام ڕێگەکەی نێوانمان زۆر دوورە دووری تۆ لە ئێمە کوڕەکەم. بە کاروان و سەفەر کردن نزیک دەبیەوە لێمان. ئەو کەسەی لە خوای گەورە دوورە بە تۆبە کردن لێی نزیک دەبێتەوە و کاری چاکە. ئاگات لێ بێ کوڕەکەم ئاگات لێ بێ دونیا دوورت نەخاتەوە لە خودای گەورە. دڵنیابە ئەو ڕۆژەش دێ تۆ بە بێ خواردن و بە بێ کاروان بی. ماعاذ اللە دایکە گیان. ولا تبغی الفساد فی الارض ان اللە لا یحب المفسدین صدق اللە العظیم. صدق اللە العظیم. دەنگ و باسی هەڵاتوانی بەندیخانەکە چییە؟ ئایا هەواڵی ئەوان بێوە گەیشت؟ یەکێکیان هاتووە بۆ لای مامد لە ستەمی مێردەکەت شکات دەکات ناوی چییە؟ ناوی ناوی لەگەڵ وزاحە. عامیری کوڕی عومەیر شێوەی چۆنە مزاحیم گەنم ڕەنگە باڵای مام ناوەندیە وەزاح هەر ئاوای پێوتم باشەوە شێوەی ئامر سەقەفی نییە کەواتە گەورەمان عبدول عزیز لە باردۆخێکی مەترسیداردایە مزاحم بەڵێ گەورەم. پەلە بکە بۆ میسر. لەسەر ئەسپەکەت دانەبەزی تا دەگەیتە ئەوێ. ئەگەر ئەو پیاوەت دۆزیەوە کە تا ئێستا لەوێ بوو، دەستگیری بکە، تا بزانین ئەوە چ کاری هەیە. فەرمانتە گەورەم. بەڵێ گەورەم. نووسراو بێ زووتر دەگاتە ئەوێ. خێرا کە پیاوێک ئامادە بکە، بۆ ئەوەی نووسراوێک بنێرین بۆ میسر. فەرمانتە گەورەم. کارە خراپەکانی حەجاج هەرگیز کۆتایی نایەت. چی لە ئێمە دەوێت؟ دەیەوێت چیمان لێ بکات سی دەکەی کوڕی دایکی درهەم گاڵتە زاری و ڕووی ڕاستەکان هاتن ئایا خۆشت دەوێت درهام ئایا ئەویش منی خۆش دەوێ ئایا ئەو خۆشەویستیە لە کوێ بووە لە دیمەشق و مەرج دابق ئای دەرهام تۆ ساحێری کچەکانی کچەکان هیچ کەسێک منی خۆش نەویست لە داکی پەنجاکان تەنانەت ئەوی ژنە منی خۆش دەویست و نەشەیدای من بوو تەنانەت شەیدای ناوی من بوو و منی بینی بە شێوەی پەنجا فلسی درهەمێکی بێ کەڵێک نەخەرز دەکرێ و نەپیاوەتی پێ دەکرێ ئایا بەچی منی خۆشویست ئای ئای ئای ئەو کچە جوانەی کۆشک ئەی جوانی سەر ڕووی زەوی جوانی سەر ڕووی زەوی ناوەکەشت زۆر خۆشە جوانی سەر ڕووی زەوی جوانی سەر ڕووی زەوی دڕ هەموو جوانی سەر ڕۆی زەوی در هەموو جوانی سەر ڕۆی زەوی ئەو دووناوە بۆ یەک دروست کراون ئەوە چێ پێم بڵێ ئەوە بیرە لە چێ کردەوە بیرم لە کارێک دەکردەوە کارێک هیچ کارێک وەکو ئەو نییە کارێک یان درۆیەک چیەتی؟ وابزانم ناپاکە. درهەم ناپاکە؟ بەڵگەت چیە لەسەر ناپاکیەکەی درهەم؟ لە پاش لێکۆڵینەوەکە کە سەرجۆن چوە دەرەوە لەبەر دەرگاکە درهەم چاوی پێکەوت و بەردەوام مۆڕیان لە یەکتری دەکرد من ئەو کاتە خۆم گوێم لە سەرجۆن بوو کە هەڕەشەی لە شوعی بووە لە درهەمە کرد بەچاوی خۆم بینیم درهام دوعای لە سەرجۆن و لە شعیب ئەکرد ئەو شتە بەڵگە نییە ئەوانە هەرسێکیان لە بەشی دارایی لە دیمەشق پێکەوە کاریان دەکرد هەروەها منیش دەیبینم گەورم کاتێک خۆی زۆر بە سەبەتیدا دەنێ لە ناو ئەنجومەنەکەتان کاتێکیش کە بە تەنیا بینیم دیار بوو زۆر ئالۆز بوو سەرقاڵ بوو وەک ئەوەی بیر لە شتێ بکاتەوە ئێمە هەمومان واین مزاحم لە نێوان خەڵک و برادرانی خۆمان پێ دەکەنین کاتێکیش بە تەنیا دەبین کۆمەڵێشە سەرقالمان دەکات تا بێ ئاگا دەبین ئەگەر کەسێکیش بە تەنیا بێت و پێ بکەنێت ئەوە بە دڵنیایی شێتە ڕاستەکەی پێشەوە ئیمانداران بەڵام کاتێک بە تەنیا دەبێت زۆر لە دەوروبەری خۆی دەترسێت کە لە پشت پەنجەرەوە گوێی لێ ڕادەگرم و زۆربەی جار هەستەکەم دەرگاکە لەسەر خۆی دادەخات ئەگەر یەکێک لە دەرگاکەی بدات زۆر لەسەر خۆ دێتە دەرەوە زۆر ئاساییە چونکە دوورە لە ماڵ و منداڵی خۆی باشە پێم بڵێ تۆ چۆن ئەمە مشتە زانی وا دیارە تۆ جاسوسی لەسەر دەکەی وازی لێ ناهێنی ئەگەر بە تەنیاش بێت خۆت دەزانیەوە کاری منە گەورم من پاسەوانی تۆم من وەکو پاسەوان تۆم نەهێناوەتە ئێرە چونکە تەنیا خودای گەورە دەمانپارێزێت بەڵام تۆ شوێنکەوتووی منی و نابێ شتێک بکەی کە من فەرمانم پێ نەکردبیت ئەی گەورەی من من ئەو شتەم کرد لە پێناو پاراستنی گیانی تۆ ئەگەر ئەوەش نەکەم ئەوە من بە هیچ شێوەیەک باوەڕ پێکراو نابم لای تۆ هەر کەسێک گوێ لە خەڵکی ڕابگرێت و وە چاوەکان و گوێچکانی درێژ بکە لەسەر نهێنی ئەوە سیقەی پێ نەکراوە